یازدە ناسنامەکەت نیشاندە و کڵاوەکەت وەرگرەوە لە کارخانە جۆراوجۆرەکانی زینداندا ئیش هەبوو بۆ هەموو ئەوانەی دەیانویست کار بکەن تەنیا زیندە نەبێت ئەم نەگبەتە تەنانەت بۆی نەبوو بایی خەرجی خۆشی کار بکا چیا ناسنامەی نەبوو نەیان دەتوانی نێوی لە لیستەکاندا بنووسن و ڕۆژانەی بدەنێ زیندا زۆر بە مەسەخڵەت بوو پێوەی دەتلایەوە یەکێک لە بەندیەکان کە نانە ڕقی دەخوساند و دەیکرد بە هەویر و پەیکەری لێ دروست دەکرد گوتی برام خەم مەخۆ لە سبێ وەرە لام لای من کار بکە ڕۆژێ سێ لیرانت دەدەمێ چی بکەم؟ نانە ڕەقم بۆ بجوە و بیکە بە هەویر، ڕۆژانەی خۆت وەرگرە. زیندە تێکچوو. بە تووڕەیەوە گوتی، بچۆ ئەو پارەیە بدە پوورت. بەندیەکان خۆشیان لەم حازر وڵامیەی زیندە هات و دەستیان بە پێکەنین کرد. ڕدێن سپی قاوشەکە گوتی، بابە گیان تۆ خۆت حکایەتی خۆت بکە، ئێمە خۆمان مشوورت دەخۆین. دەنگی شاوری ماموورە کورتە بنەکە بەرز بۆ، دەی کوڕینە بۆ ژوورەوە. زیندە بەر لە هەموویان چووە ژوورەوە، لەسەر جێگاکەی ڕاکشا و ئەو شەوە نانیشی نەخوارد. بەندییەکان کە هەستیان بە نیگەرانی ئەو کردبوو، زۆریان لێ نەکرد کە حیکایەتیان بۆ بکات. هەر کەسەو خەریکی کاری خۆی بوو. یەکێک سەرگەرمی فلوت لێدان بوو، یەکێکی دی هێدی هێدی کەوتە گۆرانی چڕین. سێبەری غەم و پەژارە باڵی بەسەر ژوورەکەدا کێشابوو. ڕدێن سپی قاوشەکە گوتی، زیندە! زۆر بیر مەکەوە، خوا یەکە و دەرگەی هەزار. زیندە هەناسەیەکی هەڵکێشا و گوتی، هێ، هێ، با بە دەرگای من هەر زیندانە! نە گیانی من، نا، نابێ پیاو لە ڕەحمەتی خوا بێ ئومێد بێ. ئەوی لە خوا خافڵە، کافرە. بەندێکی دی گوتی، بەم زوانە دەرگایەکی دی لە زیندە دەکرێتەوە، ئەویش دەرگای شێتخانەیە. هەموو بەندییەکان، تەنانەت زیندەش کەوتنە پێکەنین. خەمی ژوورەکە ڕەوییەوە. چای چێکە، چای بە سەر بەندییەکاندا دابەش کرد. جگەرە پێکراو زیندە دەستی بە حیکایەتەکەی کرد، بەڵێ برادەران، شەریکە نامەردەکەم، چونکە دەیزانی من ناسنامەم نییە، شکایەتی لێ کردم کە گوایە من کابرایەکی ساختەچیم و سوودم لە ناوی شەهیدێکی مەزنی جەنگ وەرگرتووە. بۆ خۆی دوکان و مغازەکەی لێ ساندمەوە. هێندە پەرێشان بووم، لە داخانە لە جێدا کەوتم و دوو سێ هەفتە بێهۆش بووم. کە هاتمەوە هۆش و دەستم بە سەرما هێنا، سەیرم کرد قژم وەکوو گەڵای خەزان دەوەرێ و دەکەوێ. دیار بوو نەخۆشیەکە کاری کرد بۆ سەر قژم بەو پێ بڕۆیشتایە لە ماوەیەکی کەمدا کەچەڵ دەبووم بەدبەختێکی دی یەخەی گرتم ئەویش پژمین بوو هەرکە بە ئاستەم سەرما لی بدا بامایە دەپژمیم خوایە تووشی دژمنیش نەبێ هێندە بە توندی دەپژمیم ئازای گیانم دەکەوتە لەرزین هیچ دکتۆرێ پەی بەم دەردەم نەبرد خوایە زۆر شکر کە هێشتا لەم وڵاتەدا پیاو چاکان یەکێک لە مشتریەکانی چاخانەکە لە جیا چێویلا دەرمانێکی بۆ دروست کردم کە قژڕوتانەوە پژمینەکەمی پەڕاند ئامۆژگاری کردم دەبێ لەمە دوا کلااو لەسەر بکەی و ئاگاداری کە هەرجی سەرماد نەبێ خێرا کاسکێتێکم کڕی و لەسرم کرد کە تەواو چاک بوومەوە هەستامەوە و کەوتمە گەڕان بە دوای کاردا بەنانەکەیش ڕازی بووم ئامادەبووم هەموو جۆرە کارێک بکەم بەڵام کوا کار؟ کرێکاریش ناسنامەی دەویست. پەنام بردەوە بەر هاوشارییەکەم. دڵی پێم سووتا و گوتی، یەکێک لە هاوشارییەکانی خۆمان لە فڵان دایرەیە، بچۆکن ئەو لەوانەیە کارێکت بۆ بدۆزێتەوە. بە نابەدڵییەوە گوتم، ئاخر برادەر، دەبێ دەرگاوانێکی دێهاتی چ کارێکی لە دەست بێ؟ چۆن دەتوانێ کار بۆ من بدۆزێتەوە؟ هاوشارییەکەم پێکەنی و گوتی، چما دەرگاوانت پێکەمە؟ نانا گیانە، تۆ ئاگەدار نیی. هەندێ جار دەرگاوان لە سەرۆک دایرەیەک پتر دەستی دەڕوا. دەرامەتی مانگانەی هەندێکیان لە سەرۆکەکانیان پترە گوتم شۆخی مەکە کاچی خۆم تااقەتی پێکەنینم نییە شۆخی ناکەم بەخوا کە خانەدانێ دەچێ بۆ دایرەیەک لە پێشە جەنابی دەرگاوان دەبینێ ئەوجا سەرۆک دایرە گوتم هەڵبەت لە پێشە دەرگەوان دەبینێ کەواتە قسەکەی من ڕاستە ئەدی بۆ خۆ جێل دەکەی و مۆڕم لێ دەکەی مەبەستت چییە؟ بە خۆت باسی بکە. فەرمانبەری دەوڵەت یان سەرۆک دایرە بۆ ئەنجامدانی کاری مردم حەق و حسێوێکیان دەوێ سەرۆک دایرە بەو هەموو کەش و فشەوە ناتوانێ ڕاستە و خۆر بەرتیر و شت وەربگرێ هەرگیز خۆشی بچووک و کەم نانوێنێت چونکە کەسایەتی دەشکێت چما پێت وایە دەوڵەت لەبەر چی دەرگەوانی لەبەر ژووری سەرۆکان داناوە پێت وایە هەر لەبەر دەرگاکردنەوە و چاهێنان ئەو پارەیە مۆڵەتیان دەداتێ نەخێر چما سەرۆکەکان خۆیان دەستیان نییە و ناتوانن دەرگای ژوورەکانیان بکەنەوە کەواتە دیارە کە بوونی دەرگاوان لەبەر ژووری سەرۆکاندا بۆ مەبەستێکی فرە گرینگە گەوجە گیان هێشتا ماوتە ما و چیت دەوت دەرگاوانەکان بە ناوی سەرۆک دایرەکانەوە بەرتیلەکە وەردەگرن و وەک ئەوەی سەرۆک هەر ئاگاشی لێنەبێ هەڵبەت یەکێک کارێکی گەورەی بە هەندێ پارە بۆ ڕایی ببێ و بە حوسن و ڕەزای خۆی دەیدا و زۆریش منەتبار دەبێ کە زیندە ئەم قسانەی دەکرد یەکێک لە بەندیەکان گوتی ئا یادت بەخێر حەسەنە ڕەش پیشەی ئەمە بوو کام گیر و گرفت زۆر گەورە بواە بە کون فەیەکونێک چارەی دەکرد ئەگەر بچوبایەتە لای ئەو لە بری ناسنامەیەک دە ناسنامەی بۆ جێبەجێ دەکردی زیندە زۆری حەز دەکرد کە ئادرەسی ئەم حەسەنە ڕەشە بزانێ تاکە لە زیندان ئازاد بوو بچێتە لای بەڵام ئێستا وەختی ئەم کارە نەبوو بۆیە لەسەری ڕۆی بەڵێ برادران بڕیارم دا بچم بۆ لای ئەو هاوشاریەم کە دەرگەوان بوو ئەگەر ئەوم پەیدا بکردایە دەست بەجێ کارەکەم چێ دەبوو ئەدرەسەکەی وەرگرت و کەوت مەڕێ هاوشاریەکەم لە دواوە گازی کردم ڕاوەستە بزانم ئەم کاسکێتە پیسە چییە لەسرت فڕیدا بۆ چعی بێکی هەیە ئەگەر بەمەوە بتبینن هەر لە دەرگاوە دەرت دەکەن. گوتم، ئەگەر فڕێی بدەم پژمینەکە دەمگرێتەوە، کە گەیمە بەر دەرگای دایرە، دای دەکەنم. نابێ! ئێ بۆ نابێ؟ ئەگەر کڵاوێکی پاک و پوختەت لەسەر بێ، هەموو وا هەست دەکەن کە پیاو ماقوڵی. ئەی گوایە چیڕۆکی کەواکەی مەلا مەزبوورت نەژنەوتووە؟ پێشینان گوتویانە عەقڵی مەردەم لە چاویاندایە، پێویستە کڵاوێکی چاک بکڕی و لەسەرتی بکەی. کە زانی پارە نییە هەندێکی دامێ و گوتی، هانێ ئەو پارەیەت پێ بدەم، کە کارێکت دەست کەوت بم دەرەوە، یەکسەر بچۆ کڵاوێکی چاک بکڕە و ئەوجە بچۆ بۆ دایرە. پارەکەم وەرگرت و ڕووم کردە مغازەیەکی کڵاوفرۆشی، کڵاوی جۆراوجۆر لە پشت جامخانەکەەوە دانرابوو. یەک لە یەک چاکتر وەلێ هەندە گران بوو زاتم نەکرد بچمە ژوورەوە. ئەو پارەی پێم بوو سێیەکی نرخی کڵاوێکی ناکرد ئیدی بۆ بەرۆکی خاوەن مغازەش بکرم. بەو دەقەوە لە پشت جامخانەکەوە وێستام و کەوتمە ڕوانینی کڵاوەکان بە خەیاڵ یەکە یەکە کڵاوەکانم لەسەر دەکرد و لە شوشەی جامخانەکەدا سەیری خۆمم دەکرد لەم لاوە دەچوومە ئەولا وەک ئەوەی کڵاوی یەکەم بەدڵم نەبێ و دووەم تاقی بکەمەوە یەکێ لە کلااوەکانم زۆر لێ دەهات هاوشارێکم دەگوت ئەگەر پیاو یەکێک لەم کلااوانەی لەسەر بێ هەموو کەس کڕنۆشی بۆ دەبن ئەگەر برسیم نەبواە تا ئێوارە هەر لەوێدا دەوێستان زۆرم حەز لە کڵاوەکە کردبوو لە برسانا سەری خۆم هەڵگرت چەند شەقاوێ لەولاترەوە زەلامێک قوبەی دەفرۆش گوتم کاکە گیان نەفرێکم بۆ سازکە با پیازیشی تێدابێ لەو پارەی کە هاوشاریەکەم دابوومێ سکم تێر کرد لەسەر تێری کڵاوی چاک لەسەر بکە شەڕ دەفرۆشێ بەکرێ چووم بۆ بازاڕی کۆنەفرۆشەکان هەرچی دویستایە لەوێ هەبوو لە تەوقەی سەری ژنانەوە بیگرە تا دەگاتە ددانی دەستکرد تەنانەت بێوەژنیش دەست دەکەوت کڵاوی نیوداشت یەکجار زۆر بوو ئەو کڵاوەی کە مەبەستم بوو دۆزیمەوە یەک عیبی هەبوو دووسێ نمرە گەورە بوو بەڵام چونکە کڵاوی چاک بوو گوێم بەو عیبەشی نەدا بۆ ئەوەی هەرزانتر بیکڕم بە فرۆشیارەکەم گوت کاکە بە سرم گەورەیە فرۆشیارەکە سەری لە قاند گوتی تەواو بە ئەندازەی سەرتە بابە گیان هاتۆتە سەر ملم گەورەیە فرۆشیارەکە هەندێک لە هاوکارەکانی گاز کرد توخوا تەشریف بۆ ئێرە بێنن ئەم کڵاوە بەسەری ئەم برادەرە دەڵ بە یان فیت بە ئەندازەی خۆیەتی هەموو وەڵامیان دایەوە بەخوا زۆر ڕێک و پێکە هەر دەڵی بۆ ئەو کراوە چاویشم کەوت بۆ ژێر کڵاوەکەەوە بە چاوی بەستراوە گوتم بۆ سوێن دەخۆن و شایەتی ناهەق دەدەن ئەوەتە چاویشم کەوتۆتە ژێر کڵاوەکەوە هیچ شوێنە نابینم یەکێک لەوان گوتی، کەر پیاو، گریمان چاوت بە دەرەوە بوو، جا چی دەبینی؟ لەم وڵاتە وێرانەدا چی هەیە تا بیبینی؟ چاکترە کە هیچ نەبینی. فرۆشیارەکان لە قاقای پێکەنینیاندا، یەکێکیان بە چپەوە گوتی، برادەر، کڵاوی چاکە و لە کیسی خۆتی مەدە، پەشیمان دەبیەوە. گوتم، من چک لە یەکم لە چاکیەکەی نییە، ناڵێم خراپە، بەڵام چاوی داپۆشیوم و هیچ شوێنە نابینم. یەکێک گوتی، لە ئاستی چاوتەوە دوو کونی تێ بکە. دیسان سەدای قاقە و پێکەنینی فرۆشیارەکان لە کوچەکەدا دەنگی دایەوە، دیار بوو لە بێکاری خۆیاندا لە من خڕ ببوونەوە. کاتی خۆیان بە شۆخی دەگوزەرێنن. فرۆشیارەکە گوتی، لە پشتەوە تۆزێ دای بگرە تا لە پێشەوە بەرز بێتەوە. ئەوجا هەر خۆی لە دواوە گرتی و بە توندی دای تەکاند. چاوەکانم لە ژێر کڵاوەکەوە دەرکەوتن ئەو لا ئەو لای خۆم بینی فرۆشیارەکە گوتی مەخابن بۆ ئەو نانەی تۆ دەیخۆی نازانی کڵاویش لەسەر بکەی گوتم دەیزانم وەلێ کڵاوەکە گەورەیە نە بابە گیان خۆ سرت بچووکە ئەجینا ئەمە ئەم کڵاوە هیچ عیبێکی نییە سەیری بکە ئیتالیا لە دنیادا لە کڵاوی ئیتالی چاکتر نییە لەم ڕۆژەدا کڵاوی وا بە 500 دیرەش دەست ناکەوێ هەڵی بگرە و دوعای خێرمان بۆ بکە دوای چەند و چونێکی زۆر کڵاوەکەم کڕی، لەسەرم کرد و ملی ڕێگەم گرت. لە ڕێگەدا هەمیشە سەیری جامخانەی مغازەکانم دەکرد، دەمویست بزانم کڵاوەکەم لێ دێ یان نا. لە پڕ گەردە لوولێک هەڵیکرد کڵاوەکەی بردم و لە ناوەندی شەقامەکەدا گیرسایەوە. ئوتومبێڵیش وەکو شارە مێروولە لە هاتوچۆدا بوو، لەبەر خاتری کڵاوەکەم خەریک بوو بکەومە ژێر ئوتومبێڵەکە. کڵاوی ناڕەسەن وەکو فڕفڕۆکە دەخولایەوە و منیش بە دوایەوە غارم دەدا. خەڵکی دەستیان لە کار و کاسبی هەڵگرت و سەیری من و کڵاوەکەمیان دەکرد و قاقا پێ دەکەنین. ئاخری کڵاوە نازدارەکەم کەوتە ژێر ئوتومبێلەوە و چرچ و لۆچ بوو. دەستم برد کڵاوە پلیشاوەکەم لە ژێر تای ئوتومبێلێک دەرێنا. زۆر لۆچ بوو. بە دەست لۆچیەکانم ساف کرد و لەسەرم کرد. سەیرم کرد زۆر دەڵ بە و لەوانەیە بابی بە. ڕۆژنامەیەکم پەیدا کرد چەند پەڕەیەکم خستە ژێر ئەستەڕی کڵاوەکەوە. چەند وێنەیەکیشم بۆ ناسنامەکەم گرتبوو، ئەوانیشم خستە ژێر ئەستەرکەوە و لەسەرم کرد، تەواو پڕ بە سەرم بوو. ئیدی دەستێکم هەر بە کڵاوەکەمەوە بوو تا جارێکی دیش با نەیباتەوە. بە پرسیار ئەو دایەرەم دۆزییەوە کە هاوشارییەکەم لەوێ دەرگەوان بوو. لە بەر دەرگادا یەکێک لەسەر کورسییەک دانیشتبوو، یاری بە سمێڵەکانی دەکرد، کە منی بینی بانگی کرد، بۆ کوێ کاکە؟ سەرم لەوە سوڕما. ئەو هەموو خەڵکە هاتوچۆیان دەکرد، یارۆ هیچی ناگوت، کەچی من هەر کە پێم خستە سەر پرسیار و وڵام دەستی پێکرد. گوتم، هاوشارییەکەم لێرەیە و دەمەوێ بچم بیبینم. بێ ئەوەی سەیرم کا گوتی. دەزانی ئێرە کوێیە؟ ئێرە دایرەی دەوڵەتە، دەوڵەت! دەزانم، مەبەستت چییە؟ دیسان بێ ئەوەی ئاوڕم لێ بداتەوە گوتی، درۆ دەکەی، نازانی، ئەگەر بزانی کڵاوەکەت دادەکەنی، یاڵڵە کڵاوەکەت داکەنەوە جا بڕۆ ژوورەوە. گوتم، ئاخر بەبێ کڵاوی سەرم سەرمای دەبێ. ئەم جارەیان بە توڕەیەوە هاواری کرد، کاکە چوونە ژوورەوە بە کڵاوەوە قەدەغەیە. کلاوەکە لە شوێنێک هەڵواسە. هەوای دایەرەکە گەرمە، مەترسە سەرمات نابێ. لە دڵم چەقی بوو کە ئەگەر کڵاوەکەم لە شوێنێکدا هەڵواسم گوم دەبێ. گوتم، ئاخر کاکە گیان لەوانەیە بیبەن. یارۆ هاواری کرد، یانێ چی؟ دەزانی ئێرە کوێیە؟ ئێرە دایرەی دەوڵەتە دەوڵەت. ئەگەر زێڕیش لێرە داهەڵڕێژی کەس لای لێ ناکاتەوە و چ جای کڵاوێکی چڵکنیی تۆ؟ بەنا بە دڵی کڵاوەکەم داکەند و بە عەللاگەیەکەوە هەڵم واسی دیدەن یەکەم زۆری نەبرد کە گەڕامەوە ویستم کڵاوەکەم هەڵگرم سەیرم کرد نەماوە دەستم درێژ کرد لە بری کڵاوەکە چزا بە قولابی عەلاگەکەدا دەستم بە هاوار کرد وای کڵاوەکەم کڵاوەکەیان بردووم کڵاوە نازدارەکەم نەماوە یارۆ کە سەرگەرمی سمێڵ بادان بوو بێ ئەوەی لە جێی خۆی هەستێ گوتی کڵاوەکە چی لێ هاتووە نەماوە ئەی بە بەرچاوی خۆتەوە بە علاگەکەدا هەڵم نەواسی یارۆ زۆر تەنگاو بوو هاواری کرد هەتی بۆ من پاسەوانی کڵاوی تۆم ناڵێم تۆ پاسەوانی بەڵام تۆ نەتگۆ بە علاگەکەەوە هەڵی واسا من بە قسەی تۆم کرد توخوا نەتبینی چێ بردی ناشێت گاڵتەیان لەگەڵ کردم بەخۆ بە پێغەمبەر ئەو ڕۆکڕیمە بابە گاڵتان مەکەن کڵاوەکەم بدەنەوە با بڕۆم کارم هەیە یارۆی سمێل بابڕ گوتی بەخوڕای ئاوار مەکە ئێرە دایرەی دەوڵەتە دەوڵات کەسیش چاوی لە کۆنە کلااوەکەی تۆ نییە ئەو جانۆرەی من بوو کە تووڕبم هاوارم کرد ئەی کلااوەکەم چی لێ هاات بێگومان نەفریوە هەڵبەت یەکێک بردوێتی یەکێک لەوانە کامیشە لە ڕاڕەوی دایرەکانە کەوتون گوتی من دیتم تخوا کوانێ چەند دەقیقەیەک لەمەوبەر سواری ئۆتۆمبێل بوو ڕای چەند کەسێک کە گوێیان لەم قسانە بوو دەستیان بە پێکەنین کرد کابرای سمێل بابڕ گوتی غەڵبەغەڵە مەکەن هیچ شتێ لێرە گوم نابێ یەکێک لە بێکارەکان گوتی ڕاستە هیچ شتێ ون نابێ کە ونیش بوو ئیدی نادۆزرێتەوە وردە وردە خەڵکی خڕبوونەوە. مشت و مڕەکە گەرم بوو. زەلامێک کە دیار بوو دەرگاوانی دایرەیە پرسی، کڵاوەکەت سەوزباو بوو؟ بەڵێ برادەر، سەوزباوێکی تووکن، فابریقەی ئیتاڵیا بوو. پرسی، کڵاوێکی گەورە نەبوو؟ بەڵێ، کوانێ؟ پەراوێزەکەشی ڕەش بوو؟ بەڵێ بەڵێ، خۆیەتی، کوا لە کوێیە؟ کابرای سمێڵ بابڕ گوتی، نەمگوت هیچ شتێ لێرە گوم نابێ؟ زەلامەکە گوتی، قەراغەکەی بۆ سەرەوە هەڵنەگەڕابۆوە؟ زۆری نەمابوو بەردەم ڕێژی جنێوی بدەم، بەڵام لە ترساندا زمانی خۆم گرت و بەسەر وڵامم دایەوە. پرسی دوو کونی هەوا کێشانی تێدا بوو؟ دەمویست بە جنێودان دایک و بابی لە گۆڕدا بهەژێنم، بەڵام خۆم گرت لا حەولە وەلا. خەریک بوو لە تووڕەییدا شەقم دەبرد. هاوارم کرد، خۆیەتی برادەر، دە پێم بڵێ. وەڵڵاهە من وامزانی کەسێک لەبیری چووە. بردم بۆ نووسینگە. چوومە ئەو ژوورەی کە کابرای فەڕاش نیشانی دابووم. چەند کچێک خەریکی تایپ کردن بوون، تەنیا یەک پیاو لە ژوورەکەدا بوو، زانیم کە مەسئوولیانە. گوتم، یەکێک لە فەڕاشەکان کلاوەکەی هێناوم بۆ ئێرە. یارۆ بە تووڕەییەوە هاواری کرد، ئاگاداری کلاوی خۆشتان پێ ناکرێ؟ ویستم قسان بکەم، مۆڵەتی نەدام و بە یەکێک لە کچەکانی وت، چیت لە وەرەقەی کلاوەکە کرد؟ ناردم بۆ ئەرشیف. کچەکە چارەکە دینارێکی خستە بەینی کاغەزەکانی بەردەستی، تا لە نێو فایلەکاندا وێنەی دووەمی وەرەقەکە بدۆزێتەوە، هێنای و دایە دەست کابرا. فەرموو. کابرای مەسئول وەرەقەکەی خوێندەوە، باش گوێ بگرە. کڵاوێکی سەوزباوی تووکنی خاریجییە، زۆر کۆنە. دەم و دەست قسەیەکەیم بڕی. قوربان زۆریش کۆن نییە. مەسولەکە بزەیەکی کرد و لەسەری ڕۆی، قەراغ ڕەش، دوو کونی هەواکێشانی تێدا بوو، چونکە خاوەنی نەبوو، هەواڵەی ئەرشیف کراوە. گوتم، بارک اللە، بارک اللە لەو قەڵەم و ئینشایە، ئێستا کوێی بۆ بگەڕێم؟ کاغەزەکەمان بە دەرزی پێوە لکاندووە و ناردمان بۆ ئەرشیف، بڕۆ نهۆمی خوارەوە لە ڕاڕەوەکەدا، دوا دەرگا بە دەستە چەپدا، کڵاوەکەت وەربگرەوە. سوپاسم کرد و بە پەلە کەوتمە ڕێ. دوو دوو پلەکانم بڕی و ژووری ئەرشیفم دۆزیەوە. بەڵام کەس لە ژوورەوە نەبوو. ڕۆژنامەیەکیان لەسەر یەکێک لە مێزەکان دانابوو. ئەگەر دەنگی کۆکەم نەژنەوتبا، نامزانی کەسێک لە پشت ڕۆژنامەکەوەیە و خەریکی خوێندنەوەیە. گوتم کاکە! ڕۆژنامەکە جوولا و دەنگێک بەرز بوو و پرسی چیم دەوێ؟ قوربان لە نووسینگەوە کڵاوەکەیان بۆ ئێرە ناردووم. پرسی ژمارەکەت چەندە؟ وامزانی مەبەستی ژمارەی کڵاوەکەیە، یەکسەر گوتم، شەست و یەک! بە تەواوی سەری لە پشت ڕۆژنامەکە دەرێنا و بە سەرسوڕمانەوە سەیری کردم و گوتی، خەیاڵت لە کوێیە کاکە، ژمارەی تۆ لە دە هەزاریش تێپەڕیوە! گوتم، قوربان ژمارەی کڵاوەکەم شەست و یەکە! کاکی ئارشیفیش لە مەبەستم حاڵی بوو، گوتی، ژمارەی سەرمت نەپرسیویت، مەبەستم ژمارەی وەرەقەکەتە! من چوزانم ژمارەی وەرەقەت چییە قوربان، وامزانی ژمارەی کڵاوەکەت گەرەکە! قەدەرێ کاغەز و فایلەکانی گەڕا. شکور دۆزرایەوە، بە خۆشحاڵیەوە گوتی، وا دیارە شانست هەیە، کڵاوێکی سەوزباری تووکنە، بۆ ئەوەی پاشماوەکەی نەخوێنێتەوە، کاتەکەم بە فیڕۆ نەچێ گوتم، خۆیەتی، کەرەمی بکە قوربان. کابرا کەمێک پشتگوێ خوراند و گوتی، ناردمە خزمەت سەرۆک، بۆ؟ ئێ عادەت وایە برا گیان، هەرچییەک بدۆزرێتەوە ئێمە دەینێرینە لای سەرۆک، ئەویش هەواڵەی عەماری دەکا. مەسەلەکە وردە وردە قووڵ دەبۆوە. ئەدرەسی سەرۆکم وەرگرت لە نهۆمی سێیەم دابوو کە گەیمە نهۆمی سێیەم ماندوو بووم لەسەر پلەکان دانیشتم کە پشوویەک بدەم پیرێژنێکیش لەوێ دانیشت بوو چەند فایلێکی بەدەستەوە بوو کە منی بەو حاڵەوە بینی گوتی ڕۆنە گیان تۆ چیتە گوتم پورە جان کلااوەکەم بە علاگەیەکدا کردبوو یەکێک لە فەڕاشەکان وای زانی بوو بێخاوەنە بردبووی بۆ نووسینگە ئەوانیش هەواڵی ئەرشیفیان کردبوو لەوێشەوە نردبیان بۆ لای سەرۆک پیرێژنەکە سەری لە قاند گوتی ماشی هەموو کارت لە ماوەی چەنددا ئەنجام داوە نیو سعاتی نەبردووە وای ڕۆڵە گیان تۆچەم پیاوێکی بەسانسی من دوو دانە مانگە بەو قال دەرمانە سەر دەکەم و دادەبەزم تەواوی شورەکان گەڕاوم کەتی هێشتا وەرەقەکە نەدیوەتەوە مرۆڤ تا کارتی ڕاستپاردنی نەبێ ناتوانێت لە دایرەکان دەکاری ڕای بکات پێکەنیم و گوتم ڕاستەکەی ئەگەر کارەکەی من کارێکی پڕ دەرامەت وایە تا بەرتی لەم نەدا بە کەس وڵامی نەدەدامەوە خۆش بەختانە کۆنە کڵاوێکە و بە کەلکی کەس نایە هەستام چوون بۆ ژوورەکەی سەرۆک دەرگام کردەوە گوتم قوربان کڵاوەکەم لێرەیە سەرۆک بە پێکەنین و توڕەیەوە گوتی، جا من چی بکەم؟ چما ئێرە ژووری خۆ داکەندنە؟ نەخێر قوربان، ببورە کڵاوێکی سەوزباوی تووکنە هێناویانەتە خزمەتی ئێوە. پێکەنی و گوتی، ئاها! ئەوەی لە ڕاڕەوەکەدا بەجێ مابوو. بەڵێ بەڵێ قوربان، با ئەرک نەبێ کەرەمێ بکە. ناردم بۆ عەمبار. تەشریف بەرە و لەوێ وەریبگرەوە. جا چ پێویست دەکا بەم پەلەیە بینێری؟ سەرۆک زۆر توڕە بوو. ئەرێ کاکە نازانم بە کام ئاوازی تۆ هەڵپەڕم ئەگەر سەبر بکەن دەچیتە دەرە و لە پاشەم لە دەڵی فەرمان بەران کار ناکەن ئەگەر زوو بە زووش کارەکان ئەنجام بدەن ناقایلی گوتم هەر دقیقەیەک لە لای خۆت داد بنایە فریای دەکەوتم قیژاندی ما ئێرە دوکانی ئەمانەت فرۆشیە بڕە دەرەوە قسەی زیادان مەکە هاتمە دەرێ عەمارم دۆزیەوە نیشانی کڵاوەکەم هەڵداو گوتم هی منە کەرەمێ بکەن عەمار دارەکە پرسی بە چیا هی تۆیە کلاوێکی سەوزباوی تووکنە کاکە جیان جاچی زۆر کلاوی وا زۆرە ژمارە شەست و یەکە ها بۆم دەکەوت کە درۆ دەکەی سرد بە ئەندازەی گوێزێکە و ژمارە شەست و یەک لەسەر دەکەی ها دەتەوێت کلاوێکی کە لە سەرمەکەی هاوارم کرد چەند وێنەیەکی خۆم لە توێی ئەستەرکەکەیدایە خۆ زۆربەی کلاوەکان وێنەیان تێدا نییە ئەگەر وابێ ئیدی چ قسەیەکم نییە و ماڵی خۆتە کە سەیری ئەستەرکەی کرد و وێنەکانی بینی گوتی ڕاستە هی تۆیە بەڵام مەرجی تێدایە خەریک بوو لە داخە شەق ببم پرسییم هێشتا مەرجی تێدایە لەم کاتەدا زەنجی تەوابوونی دەوام لێیدا ئەماردارەکە گوتی داوام تەوا بوو بڕۆ سبێنێ زووەرەوە تەواوی بەندیەکان گوتیان نۆبەتی ئەو قەوانەیە لەم کاتەدا شاوری مامورە بستە باڵاکە کاتی خەوتنی ڕاگەیان پاش ماوەی حکایەتەکەیان بۆ سبەی شەو هێشتەوە.